دروستە مێرد لەگەڵ خێزانەکەی نوێش بە جەماعەت بکەن وەکو دروستێتی بێگومان دروستە و خێرێکی گەورەشە بەڵام لەبەر بم هۆیە نەبێت کە تۆ بڵێ وەڵام من ناچمە مزگەوت و نوێژی جەماعات لەمە دو لە مزگەوت ناکەم ڕۆژێ لە ڕۆژان کە فریای جەماعات نەکەوتیت ئەوە لە ماڵەوە نوێژی جەماعەت کەیت کارێکی باشە پێغمەری خوا عليه الصلاة والسلام ڕۆژێکیان لە درەوەی شار هاتەوە سەیری کرد مسلمانە جەماعەتیان کردبوو نوێژ تەواو بوو گەڕایەوە لە ماڵەوە لەگەڵ خێزانەکانی بە جەماعەت نوێژی کرد ئایا تا تاوانەکە گەورەتر بێت ئەگەر تەوبەت کرد بە چاکەی گەورەتر بۆ دەنووسرێت نابراکەم نەخەڵەتەی وریابە بەس تاوەکو تەوبەکەت چاکتر بێت تاوە بکو تەوبەکەت نەسوحتر بێت گەڕانەوەکەت بۆ لای خوا ڕاستتر و دڵسۆزانەتر بێت پەشیمانەوەکەت زیاتر لە دڵەوە بێت ئەوە عیبرەت بە پەشیمانی و تۆبەکەیە نەک عیبرەت بە گەورەی تاوانەکەیە لە کاتێکدا کە بڕژوو بیت لە ڕۆژدا بچیتە لای خێزانت ئایا عقوبەکەی چییە قڕبەسەریە صيام شهرين متتابعين یەک ڕۆژ تحملت نەکرد دەبڕۆ دوو مانگ لەسەر یەک بە ڕۆژوو بە دوو مانگ لەسەر یەک بە ڕۆژوو بە پارە لە چ حدێک دەگاتە ئاستی زەکات ئەوەی من بزانم ئێستا چوار ملیۆن نیو بۆ پێنج ملیۆن چونکە سعری ئاڵتون زێڕ نازانم ئێستا چۆنە بەس لە چوار و نیو بۆ پێنجە ئەوە حەدی زەکاتە دەفەرمێ باوک ئامۆژگاری باوکان بکە کە زۆر دڵڕەقن بەرامبەر کچەکانیان بە تایبەت کاتێک کە گەنجن پێویستیان بە سۆزی باوکان باوکیان هەیە لە چەند حەدیسێکدا هاتۆ براکانم کە پیامەری خوالی سڵات وسلام باز لەوە دەکە هەر کەسێک سێکچی هەبێت پەروەردەیان بکە بەخێویان بکە نەفقەیان بچێشێت فێریان بکات تاوەکو بە شویان دەدا ئللا کونە لە حیجابە منە النار ئەوە دەبن بۆی بە قەلغانێک لە ئاگری جەهنم بەهۆی چاکبوونی لەگەڵ ئەم سێکچەی ئەو باوکە ناچێتە ئاگری جەهنمەوە انشاءله بۆیە باشبوون لەگەڵ کچ بە تایبەت ئەوە فەضڵ و پاداشتی تایبەتی خۆی هەیە ئەو باش بوونەی کە خی گەورە دەیەوێ پەروەردەکردنی باش نەسیحەتی چاک دڵنەوایی کردنی باش نەرمونیانی لەگەڵی پاراستنی شکۆمەندی و ئەخلاق و ڕەوشتی ئیمانی ئەوانە دەبێ ئاگامان لی بێ براکانم ئەمما دڵڕقبوون لەگەڵ کچ کارێکی باش نییە چونکە ئافرەت دڵناسکە پیامبەری خوش عليه الصلاة والسلام فرميتي رفقا بالقوارير دەبێت نەرم بین لەگەڵیان و کە هەڵەیەکیش تەوەقع دەکەی کە عقلی وەکو پێویست نەبێت نەسیحەتی بکە زەجری بکە ئامۆژگاری بکرێت و هەڵی بۆ ڕاست بکرێتەوە انشاءله ڕێگری لێ بکرێت هەر شتەش بە گوێرەی خۆی ان شاء الله اما دڵڕەقی و توندی عاقبەتی لەوانەیە باش نەبێت والله اعلم ئایا دروستە ئەو ڕووەکانەی لە گۆڕستان هەن بەکار بهێنرێن بۆ نمونە زەیتون لێ بگرێتەوە بۆ فرۆشتن یا خواردن دروستە ئەگەر موڵکی کەس دەبێت دروستە کە موڵکی کەسیش بێ بۆ تۆ دروست نییە ڕەمەزانی پار زەکاتم داوە پێش مانگێک 9 ملیۆنم هەبوو بەڵام پارچە زەویەکم کڕی لەگەڵ برایەکم بەنیوەیی من سێ ملیۆنم داوە ئێستا 6 ملیۆنم ماوە ئایا ئێستا لە 6 ملیۆنەکە زەکات بدەم یان هی پارچە زەویەکەش بدەم تێبینی نۆ ملیۆنەکە هی پارس هی پار ساڵ نییە بەڵکو هی ڕاتبی مانجی مانگانەشمە کە زیادی کردووە ئەگەر ئەو پارچە زەویش کە کڕیتەوە براکەم هەر بۆ فرۆشتن بوو بێت بۆ قازانج و خێر کڕی بێتێت دەبێ ئەویش حساب بکەی کەواتە لە نۆ ملیۆنەکە دەیدەیت ئەگەر زەویەکەت بۆ هۆگری بێت بۆ خۆت بیکەیتە زرعات بیکەیتە باخ بیکەیتە خانوو ئەوە زەکاتی لەسەر نییە و لە شش ملیۆنەکە تەنها لەو دەیدەیت ئەم ڕیواەتە تا چەند ڕاستە کە ئیمام عثمان ڕزای خوای لێ بێت لە یەک ڕکاتی شەو نوێژدا هەموو قورآانی خوێندووە سەنەدەکەیم نەبینیوە والله عالم نازانم برایەک نەخۆشی درێژخایەنی هەیە خی گەورە شیفای بدات فەرمێ من کەسێکم پێکەنین زۆر زاڵە بەسەر دڵ و دەروونمدا وەکاری کردوتە سەر ئیمان و دنیاکەم چارەسەر چیە تکایە هەر شتێک لە سنووری خۆی تەجاوز کە برا گیان کارێکی باش نییە ئینسان دائیمەن زەخەنەی بەسەر لێوەوە بێت دم و چاوگەش و ینی شیرن بێت کارێکی باشە بەڕاستی نەک عبوس و دم و چاو ینی گرژ بێت بەڵام یەعنی لە سنووریش بەدەر نەبێت هەر شتێک گوتمان لە سنووری ئیعتیدال و وەسەتیەت و میانڕەوی تەجاوەزی کرد مەزموم دەبێ و خراپ دەبێت بۆیە هەوڵی ئەوە بدە کە خۆت بجێڕیتەوە بۆ سنووری میانڕەوێتی بەوەی کە ئەو زۆر پێکەنینە سیفەتی ئینسانی عاقڵ نییە بەڕاستی سانی عقل دەبێ میان ڕەو بێ زۆر پێکەنین سیفەتی ئینسانێکە کە عقلی خەفیف و سووک بێت نەک عەقڵی ئینسانی کاماڵ. کچێکی سەلەفی لە وڵاتی نەرویج داوای کردووە مارەی بکەم بەڵام دەبێ بڕۆم بۆ ئەوێ ئایا دروستە بڕۆم ئەگەر بڕۆی مارەی بکەیت و بهێنیتەوە بەڵێ ئەمما بڕۆی تۆ لەوێ نیشتەجێبی نەخێر ئافرەتێک دوازدە ساڵە شووی کردووە تا ئێستا یەک مناڵی هەیە داوای دوعای خێر دەکات خی گەورە مناڵی ساڵحی پێ ببەخشێت والسلام عليكم ورحمة الله وبركاته شهر رمضان